ئەم بەرنامانە کە ئێمە دەستمان پێکردووە یا زنجرە بەرنامانە هەمیشە لە خزمەتی مرۆڤدایە بۆ ئەوەی کەسایەتێکی باش و چاک دەرچین لە کۆمەلگایە و بۆ ئەوەی بتوانین باشترین بەرهەم باشترین کەسایەتی باشترین ڕۆڵا پێشکەشی کۆمەلگاکەمان بکەین بەرنامەی ئەم ڕۆمان پێشەوە بچینە ناو بابەتەکەەوە ئەویش ئەوەیە یعنی دوم لە حەزی بچووک هەیە لە پێشەوە کە بیزانین ئێمە خی گەورە عقلێکی پێبەخشیوین ئەو عقلا کە عقلێکی خاریقی پێوترێ خوای گەورە پێی بەخشیوین کە هەموو مرۆڤایەتی یاخود سەرزەوی پێ ئاوادان بکەینەوە ئێمە هەمووشمانەزانین خێرایی ژیری و عقل گەورەترە یاخود زۆرترە لە خێرایی خوێندنەوە بۆیە ئەگەر ئێمە تێبینی بکەین لەوانەیە ینی ناوەندی مام ناوەندی بتوانین لە عقلا بتوانین دو سە کەلیمە لە دقەیەکە خوێنینەوە بەڵام ئێمە لەوانەیە بزانین ژیری بە هیچ شێوەیەک لە بەهێمنی ناڕاوە هەروەها لە بیرکردنەوە ناوەستی بۆیە ئەبینی ئێمە جاری وا هەیە قورآن بە خێرایی یا لەسەر خۆ ئەخوێنینەوە بەڵام عقل دێ چیەکە دێ ئیسسماری ئەو فرسەت و توانا و تاقانەیەکە لەنا ئەو چیە لەنا ئەو قیراایە بۆیە هەموو کەلیمەکان خەزنەکە و ئەمێنێتەوە پێشەوە دەست پێ بکەین و چینە بناو بابەتەکە ئێمە پێویستە هەندێک شت هەیە بۆ خۆمان لە خوێندنەوە ئامانجی خوێندنەوە ئیشی خوێندنەوە دیاری بکەیت ئەویش ئەوەیە ئێمە پێی بۆچی ئامانجمانە کە خوێندنی خێرا فێربیت بۆ ئۆچی ئامانجمانە کە بتوانین چاکترین خوێنەر دەرچی بۆیە پێویستە ئەم تەمرینە ئەم ڕاهێنانە بیکەین بۆیە بۆ جەنابشتان کە گوێگرانی خۆشەویستن پێویستە ئەنجامی بدەن ئەوش ئەوەیە کە خوێندنەوە ئامانجەکانی خوێندنەوە بۆ ئەوەی بتانی بگەی بە ئامانج پێویستە بە سێ ڕێگا و سێ شێواز بگەیتە نەتیجە یاخود جەبەجێ بکەیت یەکەمیان ئەویش ئەوەیە بیدایەتی ئەو خوێندنە دیاریکە کتێبە خوێنیتەوە مجلە ئەخوێنیتەوە قورآانە خوێنیتەوە حەدیسە خوێنیتەوە سیری پێ سەسەرم ئەخوێنیتەوە پێویستە یەکەم شت کە پێویستە دیاری بکەین ئەوش ئەوەیە بیدایەتی ئەم خوێندنەوە دووەم من لەم خوێندنەوە ئەمەوێ بگەمە کوێ چەند لاپەڕە ئەخێنەوە چۆنە خوێنمەوە کەی ئەخێنمەوە پاشان دیراسەی ئەو وەسایل و ئەمەلانە یاخود ئەو پلانی کە پێویستە ئێمە ئیشی لەسەرکەین بۆ ئەوی بگەێت ببینە خوێنەرێکی زۆر زۆر باش هەمیشە خاڵی دووەم کە ضرورە بیزانی کە بیکەینە ئاڵقە لە گۆمانە بمێنێتەوە کە ئەویش یاسایەکی ئاڵتونی هەیە بۆ بۆ خوێندنەوە بۆ هەموو پرۆژەیە کە مرۆڤ ئەنجامی ئەدات ئەویش ئەوەیە سەرکەوتن یەکسانە بە بوونی ئامانج زائیدەن کردەوە واتە نا ئامانج خۆی بە تەنها ئەمان گەێنێتە نەتیجە چونکە ئەگەر ئامانجمان هەبوو کردەوەمان نەبوو ئەوە تەنها چێبێ کاتەکانمان بەفی ڕۆداوە و هەروەها ئەگەر ئامانجمان نەبوو کردەوەمان نەبوو ئامانجمان هەبوو ئەو کاتە هەمووی ئەبێتە خەیاڵ یاخود بڵێن ئەگەر هەدف هەدفمان هەبوو بەڵام کردارمان نەبوو ئەو کاتە ئەبێتە خەیاڵ وە لە مشکی خۆمانە ئەمێنێتەوە وردە وردە بەرەو لە ناوچوونەچێەوە ئەگەر کردەوەی لەگەڵانە بوو ئەو ئەو کاتە ئامانجەکانشمانە فوتێت بەو شوازی کە ئەمانوێ بۆیە ئێمە بۆ نمونە کە ئەڵین ئێستا دەستەکەین بە خوێندنەوە بۆ ئەوەی سرعەتی یاخود خێرایی خوێندنەوەمان بۆ نمونە لە بیست و یەک ڕۆژا بگاتە هزار کەلیمە پێویستە بین سعاتەکانی تەمەمان چی بکەین دابشکەین سعاتەکانی ئەو بیست و یەک ڕۆژە دابشکەین بزانین هەر سعات ئێمە پێویستە لە سعاتەکە چەند لاپەڕە بخوێنینەوە یاخود چەند چەندێکمان پێویستە هەندێ ڕاستی بنەڕەتی هەیە لەسەر خوێندنەوەی خێرا بۆی بتوانین باشترین بەتابەتی کە ئێستا قوتابیانمان دەستیان بە خوێندن کردەوە لە قۆناغەکانی خوێندن بەردەوا من پێویستە توانیوەتی پێش ئەوەی نانی بەیانی خوێنە بخوات کتێبێکی تەواو کردووە ئێمە هەمیشە هەر ئیشێکەکەین لە کاروکردەوەی ڕۆژانەمانە کۆمەڵی کێشە و مەشاکل دێتە بەردەستمان خوێندنەوەش بەدەم نیە لەو کێشە و مەشاکیلانە چونکە ئێمە مرۆڤین مرۆڤش توانەکانی بە گوێرەی تەمەن بە گوێرەی ژینگە بە گوێرەی یعنی بە پێی ژینگە بە پێی تەمەن بە پێی مەشاکیلەکانی بە پێی ئیش و کارەکانی ئەگۆڕێ بۆیە هەندێک کێشە و مەشاکل دێتە ڕێی مرۆڤ هەندێک کێشە و مەشاکل دێتە ڕێ مرۆڤ لە کاتی خوێندنەوە بۆیە مححاولەکەین بە شێوەیەکی کاتی بە شێوەیەکی دروست و ڕێکوپێک تەتی بکەن یەکەمیان ئەو مشکیلانە ئەو کێشە و گیرروگرفتانەی کە دێتە ڕێمان لە پێش خوێندنەوە یەکەم شت کە دێتە ڕێمان ئەویش ئەوەی ناتوانین کاتەکەی دیاریکەین پابند نابین بەکاتەوە ناتوانین چی بکەین کاتەکەی دیاریکەین دووەم کێشە و مشکیلە کە دێتە ڕێمان دووەم گرروگرفتکە دێتە ڕێمان ئێمە نازانین چ کتێبێ گرنگە بۆ ژیانی ئێمە هەڵی بژێرین و لەگەڵ حەزەکانمانە ئەگونجێت چونکە بۆ دەبێ ئێمە کە کاتێ بڕیارە دەی بخوێنینەوە ئەبێ بوارەکەی دیاریکەین بۆ خۆمان و ئەبێ کاتەکەشی دیاریکەین خاڵێکی کەکە ضرورە وەکەڵە ئەبێتە دیسانەوە کێشەیە لە بەردەستمانە ئەوش ئەوەیە ئێمە لەوانەیە مشتەبع بخەڵەتێن دێگە قەنعاتیان وایە ئەخوێنینەوە و هەروەها هەندجار هەندی شتمان بۆ دێتە پێشەوە کە ئێمە لەوانەیە مەسەرە بۆ نمونە ناتوانین ئەو ئیشی خۆمان لە شوێنی خۆمانە بەرەو پێشەوە بەرین بۆیە ئەبینی کە هەندێک جار وا هەستەکەی کە خەڵکە خەڵەتێنین یا خەڵک ئاماخەڵێ بۆ چونکە بۆ ئێمە پێویستە دیاری بکەین بۆچی ئەخوێنینەوە هەر کاتێ دیاریمان کرد بۆچی ئەخوێنینەوە چەرێکە خوێنینەوە ئەمانەیە لەم خوێندنە بگەینە چ ئامانجە چه هەدەفێ و چی بەدەست بێنین ئێمە پێش خوێندنەوە چیمان پێوتێ دوای خوێندنەوە چیمان پێ ئەوترێ چونکە هەموو کار و کردەوەیەکی مرۆڤ پێویستە لە چوارچەوەی گۆڕانکارەکانە بێ لە ڕفتاریا لە کردەوەیە لە بیرکردنەوەیە لە قسەکانیانە پێویستە هەموو لەو چوارچەوەیە بێ بۆیە خوێندنەوەش بە هەمان شێوە ئەبێ ئێمە کە کاتی شتێکە خوێنینەوە بە ئامانجی ئەوە بێ گۆڕانکاری لە سلوک و ڕفتارمانە لە قسە و گفتارمانە دروستکە خاڵی چوار هەم کە بشکیلەیە دیسانەوە کێشەیە دێتە بەدەستمان ئەویش ئەوەیە هەندێ جار هەندێ ئەفکار و بیروبۆچوونی خراپ و نابا و سلبی باڵە کێشە بەسەرمانە کە وەکو بۆ نمونە من کاتەکانم بەفی ڕۆدەم یان من ئیتیمام نادەم بخێندنەوە گرنگی نادەم بخێندنەوە خاڵێکی کێشەی ترکە دێتە ڕێمان پێش ئەوەی دەستکەین بخێندنەوە ئەویش ئەوەیە هوەری بەڕێوەبردنی کات نازانین نازانین لە کەیە پێویستە بکەرینەوە لە کەیە مێشکمان ئامادەی تایە زیهنمان ئامادەی تایە نفسمان ناحی نفسی ناحی ئەو کەڵێ دەرونیمان ئامادەی تیا بۆ وەرگرتنی ئەو کتێبێکی ئەخوێنینەوە چونکە ئەبێ هەموو کاتێ لە کاتەکانە ئەگەر تێبینی کەین ئێستا لە تەلەڤزیۆنەکانە هەندێک کات هەیە پارەی ڕکلامەکان زیاترە لە هەندێک کاتی ترکە مەسەلە بۆ نمونە هەر بەرنامە بۆ بەرنامە پڕکردنەوەی بۆیە ئەبینی هەندێک کات هەیە هەموو خەڵ دانیشتە سەیری تەلەڤزیۆنەکە پێویستە لەم کاتە کەسێکی کە ئەوێ ڕکلامکە ئەو کاتە هەڵبژێرێک بۆیە کاتەکانی بۆ دیارەکە لەکوێ ڕکلامەکەی بۆ تەرتیبە بێ خاڵی یعنی ئەو خاڵی کە گرنگە وەکوتم ئەبێ پێویستە ئێمە فێری هوەری بەڕێوەبردننی کات بیت کاتەکانی خۆمان دابشکەین 24 ساعتی تەمەمان هەیە کاتێ دیاری بکەین کە لەگەڵ چیا بگەڕێ لەگەڵ کات و ئیسراحەت و ئامادەی دڵ و دەرونی ئێمە ئامادەی مشکی ئێمەی تابێ بۆ خوێندن شەشم خاڵکە ضرورە بیزانین بۆ ئەو مشکیل و کێشانەی پێش ئەوەی دەستکەین بخوێندنەوە ئەویش ئەوەیە نازانین کەی دەست پێەکەین و نازانین کەیش کۆتایی پێبین جاری وا هەیە ئێمە دامانەوە سعاتێ سعاتێک پێویستە ئیلتیزامیشمان پێوە نیان دێجار جاری وایە دامانەوە یەک کاتژمێر بخوێنینەوە کتێبێکمان داناوە مەسەلە بۆ نمونە سێسەد لاپەڕەیە سیرەکەین بە 1970 دقیقە تەواوەکەی لەوانەیە لە سێ ڕۆژای بتوانین تەواوکەین بەڵام مهم ئەوەیە ئێمە پابەت نابین بەو کاتەوە کە دیاریمان کرد جاری وایە تااقتمان هەیە ناوی کتێبەکان ئەنووسم ناوی نووسەرەکەی ئەنووسم ئەو کاتێک کە خوێندومەتەوە اینجا دواتە ڕۆژانە چەندێکم خوێندۆتەوە بۆ ئەوەی بزانم من چەندێ زیاد دەکەم چونکە هەمیشە مرۆڤ پێویستە ڕۆژانە تواناکانی خۆی پەرە پێبدا توانەکانی بخۆی بەرەو پێشەوە بڕە هەوڵدا هەرچۆنێکی کردووە ڕۆژانە کەلیمەیەک یاوشەیە لە جاران زیاتر بێت چونکە دنیا ئەو دنیای کە من ئێمەی تیا ئەژین دنیاکە بەردەوامی ڕۆژانە شتی زیادە دێت ڕۆژانە دنیا پێشەکەی ڕۆژانە تەکنۆلژای گەورە دێت بۆیە دەکبێت ئێمە ئەگەر ئەمڕۆ بۆ نمونە ئەمڕۆ پێنج لا پەڕەمان خوێندوتەوە بۆ داهاتوو پێنجەکە خوێنە بەڵام بە تەرکیزێکی زیاترەوە چونکە ئێمە تاکیدین ئەو پێنج لاپەڕە هەمووی خەزن نابێت لە مشکی مرۆڤە هەمووی خەزن نابێت لە مشکمانە هەمووی وکەڵێ نامێنێتەوە بەڵام ئەکرێ ئێمە حواڵەکەی بۆ داهاتوو بوارەکان تەرتیب بکەیت بۆیە یەکەم شت کە گرنگە بیزانین لە کێشا بۆ چارەسەری کێشەی خوێندنەوە ئەویش ئەوەیە چی بێت چەند کتێبم خوێندۆتۆ ئایسا و لە ساڵی ڕابردووە شتێکم لەدابێ کە بی سەلمێن چەندێکم خوێندۆتەوە پاشان ئەم جەدۆلە و کۆڵە بۆی حەلی ئەم کێشەیە بکەن و گوتم ناوی کتێبەکانە نووسین یەکەم شت ناوی کتێبەکان پاشان ناوی نووسەر و دانەرەکەی وەرگێڕەیە وەرگێڕاو نییە پاشان ڕبێژووی ئەو کاتەی کە خوێندومەتەوە پاشان مێژوی وکەڵێ تاریخ و مێژوی ئەو قراعە یاخ خوێندنەوە خێرایە کە خوێندومەتەوە بۆ نمونە ئێمە هەمیشە کە کاتی ئەمە جەدۆرێکی زەر بە کە لەوانەیە کەمێ قرس بێ کاتی کاتی خوێندنەوە تەقسیمی وەکەڵە یەکسانە بەچی ژمارەی ئەو کەلیماتانی کە لە کتێبەکانمانە هەیە لەگەڵ چیا لەگەڵ خێرایی خوێندنەوە بۆ نمونە کتێبێ ئەگەر پێگات پێ لە 300 لاپەڕە ئەو کاتە ئێمە 22 دێڕە و هەر دێڕێکی پ کەلیمەیە ئەگەر 300 لاپەڕە بێ ئەوە تقریبەنەکاتە 1990 کەلیمە بە معەدەلەکە ئەگەرێ بە بتوانین 550 کەلیمە بخوێنن لە یەک دقا ئەو کاتە ئەبینی لە سێ دقا ئەفو لە سێ سعاتە ئێمە ئەتوانین چی بکەین ئێمە ئەو کتێبە بخوێنەوە کەواتە ئێمە بۆ ئەوەی بتوانین بۆ ئەوەی بتوانین کتێبێکی سێ سەد لاپەڕەی بخوێنینەوە پێویستە چەند پێویستە 1970 دقە تەرخانکەین لە ژیانمانە کە بخوێنینەوە ئە بەو شێوازە ئەو کاتە ئەتوانین لە مانگێکە دە کتێب خوێنینەوە هەروەها لە ساڵەکە سەد و بیست خوێنینەوە و ئەتوانی حسابی بکەین کە لەوانەیە لە مدەی بۆ نمونە هەشت ساڵان نزیکەی هزار کتێب بخوێنینەوە هەندێک ئەوە کێشەکانی پێشتر بوو کە باسمان کرد کە لە پێش وەکەڵە پێش ئەوەی دەستکەی مەخوێندنەوە چونکە بۆ هەندێک جار هەندێ معوقات مرۆڤ پێویستە دائیمە ئامادەی تیاابێ بۆ ئەو کێشانەی دەتەڕی لە ئێمە لە خولەکانی پەرپێدانا زۆرجار کە باسی پلاندانانەکەین باسی ئەو کێشە و گیر و گرفت و کەم و کوڕیانە ئەەکەین کە دێتە پێشی دێتە پێش مرۆڤ کە کاتێ ئەوێ پلانی ژیانی ڕۆژانی خۆی داێ چونکە ئێمە هەمومانەزانین پێویستە بۆ خۆمان ژیانمان بە پێی چی بێ بە پێی پلانێکمان بە پێی پلانێکی دروست بێت چونکە وەک دەڵێ ئەگەر بۆ خۆت پلان دەبێت لە ژیانی خۆت لە تەنزیمکردنی کاتی خۆت لە تەنزیمکردنی ژیانی خۆت ئەوە ئەو کاتە ئەکەویتە ژێر کاریگەریکێ کاریگەری پلانی خەڵکی ترەوە لەبەرەوە ئێمە هەر لە ئێستاوە پێویستە چی بکەین پێویستە سقە و متمانە تواناکانی خۆمانمان هەبێ و تواناکانی خۆمان دابشکەین و دەبێ لە ناخی خۆمانە قدرەت و توانامان هەبێت کە استفادە لە استقلالی کات و استقلالی قدرەت و تواناکانی خۆمان بکەیت کە دەبێت ئێمە هەمیشە ئاور کە کاتی ئاور لە هەر شتێکە دەینەوە پێویستە قەنەعات ماوا بێ چونکە ئێمە سێ کاتمان هەیە بۆی بیسەرانی بەڕێزدان سێ کاتمانەیە پێوتە کاتی ڕابردوو کاتی ئێستا لەگەڵ کاتی چیا کاتی داهاتوو ئێمەی مرۆڤ دەبێت لە کاتی ئێستا بژیت ناکرێ هەمیشە خەو و خەیاڵەکانمان لەکوێ بێ لە ڕابردووا بێ ئیش و کارەکانمان لە خەم و خەفەتەکانمان لەکوێ بێ لە ڕابردووە و هەروەها نابێت لە چیشابین لە داهاتوە بین بەڵکو دەبێ لە ئێستا بژین بۆ ئەوەی ئیسیفادە بۆ ئەوەی سوود لە هەموو جانیبەکانی ژیانی ئێستامان ببینین ناکرێ من ئێستا فەقیر و فەقیر بم پارە نەبێ لە گیرفانما بە گیرفانم هیچی تیانە بێ ماڵم ناڵم هیچ نەبێ بیخۆن ژیانم نەچێ بەڕێوە کرێخانم ئۆکەڵێ کرێخانم نەدابێ لەولاوە سیارم نەبێ لەولاوام ناڵەکانم وەستەلای وەکو پێویست نەژین بەس لە مێشکی خۆما لە خەیاڵی خۆما دامنابێ ڤێلایە دروستەکەم خانوویەکە کڕم مەسەلە بۆن مونە باخە دروستەکەم ئەم دوانە من لە زەد لە چین رابین و لە شتە سادەکە ئێستاشم نابینم بۆیە تۆ کە کاتێ بیرەکەیتەوە ئەگەر کەوتیتە ژێر کاریگەری هەندێک خەیاڵاتەوە بۆ داهاتوو وەکو ئەنی فەیلسفێکی هندی تەمەنی ه ساڵە بێ پرسیارێکی لەکە نەڵێن ئایا تۆ ئێستش خەریکی خوێندنەوە بیت خەریکی ڕاهێنانە بیت چونکە ئەم شتانە بە ڕاهێنانە ڕاستەکەی لە ژیانی مرۆڤ پێویستە ڕاهێنان کە ئێمە کە باسی خوێندنەوە ئەەکەین پێویستە ڕاهێنان لەسەر خوێندنەوە بکەین ئێمە هەدەفەکەمان گرنگی ئەو کەڵی گرنگترین ئامانجی ئەم بەرنامە کە هەمانە ئەوەیە کە ئێمە بتوانین چۆن ڕاهێنان بکەین لەسەر گۆڕانکاری لە بۆچوونەکانی خۆمانە لە کردارەکانی خۆمانە لە تەنزیمترین کاتی خۆمانە بۆ نمونە ئەگەر ئێمە پێشتر تەنزیمی کاتی خۆمانمان نەکردبوو ئێستا دەمانەیە ببین بە کەسێکی پەیامدار دەمانەیە کەسێک پەیاممان دیار بێ ڕوون بێ و ئەو پەیامە کاریگەری لەسەر چی هەبێ لەسەر ژیانی ئێمە لەسەر بۆچوونەکانی ئێمە لەسەر وەکەڵێ لەسەر حاڵەتی ئێمە لەسەر ژیانی ئێمە هەبێ بۆیە کە کاتێ دێنە سەر ئەمە بە هەموو شێوێک محاولەی ئەوەکەین کە چی بێت کە بتوانین باشترین کات و چاکترین کات بەسەر بەریت لە هەمان حاڵەتا کە پێویستە بیزانین کە ئەویش ئەوەیە هەندێ مشکیلەمان هەیە کە لە کاتی چیا دێتەڕێ لە کاتی خوێندنەوە لە کاتی خوێندنەوە هەندێک مشکیلەمان دێتەڕێ یەکێک لە گرنگترین کێشەکە دێتە ڕێمان ئەویش ئەوەیە ئێمە خوێندنەوە ئەخوێنینەوە کتێب ئەخوێنینەوە بۆچی بەبێ ئامانج نازانین بۆچی ئەی خوێنینەوە نازانین لە ئەنجامی ئەم کتێبە کە ئەی خوێنینەوە چیمان دەسەکەوێت بۆچی ئەی خوێنینەوە من کە ئەچم بۆ مەکتب ئەبێ لێم ڕوون بێ لێم ڕوون بێ کە ئەبم بچی بڕوانامەکەم چییە ئەبم بچی مەسە چی بەدەستێنم بۆیە هەندێک کەسمان هەیە بەبێ ئامانج ئیشەکات بەڵام دوایی تەوقعی نەتیجەکە ناکە نەتیجەکەی لەلا ڕوون نیە نەتیجەکەی لەلا یعنی وەکەڵە وەکو سەدمەیە گوایە بوویت بۆ یەکە کاتێ تۆ دەتەوێت ببی بە سائق دەتەوێت بڕوانامەی شۆفێری بێنی دەبێت لێت ڕوون بێ دامەکەی لێڕون بێ سیارەکەت پەکیەکەی ڕێڕون بێ مەسەلە بۆن بە پارە پارەی تا سەرفەکەی لێڕون بێ لەوانێ ڕۆژێ بێ بە پارە بێ ڕێڕون بێ یعنی هەموو ئەمانەت لێ لێڕون بێ ئەگەر خۆت ئامادە نەکەی بۆ ئەمانە سبینێ لە هەرکوێ پەکت کەوت ناچاری چی بکەی ناچاری تووڕە بووی ئینفعالات ڕوتێکە بەسەرە خەم و خەفەت ڕوتێکە چونکە بۆ ئێمەی مرۆڤ بە هەموو شتە بچووکەکانی ژیانیشمانەوە پێمانەوترێ پێمانەوترێ مرۆڤ یعنی ناکرێ نینۆکێکمان ببێ یاخود نینۆکێکمان بە تەنها پێ بوترێ مەسە بەشێک بڵین مرۆڤ نینۆکێکمان نقصان بێ پێمانەوترێ لەوانە پێمان بترێ مەسەلە بۆن منە کەم و کوڕیمانتیایە بۆیە شتە جواب بچووکەکانی ژیانمان هەمووی چییە بەشێکن لە بەختەوەری و ژیانی چاکی ئێمە ئێمە ئەمانەیە چاکترین خوێنەر دەچین باشترین خوێنەر دەچین بۆیە خاڵێکی گرنگی کە گرنگە لێ بزانانی وە مشکیل یەکێکە لە کێشەکان کە لە کاتی خوێندنەوە ڕوبەڕوومانە بێتەوە ئەویش ئەوەیە ئێمە خوێندنە کتێب ئەخوێنینەوە شت ئەخوێنینەوە بابەت ئەخوێنینەوە خوێنە کاتەکەشمان سیا سەرفەکەین بەڵام چیناکەین بەڵام ئێمە بەبێ ئاماجی خوێنینەوە ئاماژمان نییە لە چی لە خوێندنەوەکە دوام ئەم خاڵێکی دووەم کە بشکیلێ دێنەوە ئەوش ئەوەیە کە کاتی ئەی خوێنینەوە ئێمە لە ناخی خۆمانە نایڵێنەوە پێویستە ئەم کەلیمانە ڕۆژانە چی بکەین ڕۆژانە بە داوام بیخوێنینەوە یعنی هەمیشە لە ناخی خۆمانە چ کەلیمەیە پێویستە بیکەین بە کردار بیکەین بە کردار سەیری سەحابەکانی پێ سەلم کەن کاتێک کە قورآن ئەچن بۆ خزمەتی پێ سەزم قورآن بخوێندنەوە تێگەی کاتێک کە ئەوێ قورآن بخوێندنەوە ئەچن بۆ لای ئەچنە خزمەتی داوای پێنج ئاەت و شش ئاەت و حوت ئاەتەکەن نەک داوای هەموو ئاەتەکان کە هاتۆتە خوارەوە بۆ ئەوەی چەندێکیان پێ ئەکرێ بیکەن بە عمل لە خۆیانە چەندێکیان پێکرێ بیکەن بە جوڵە وزە لە خۆیانە چەندێکیان پێکرێ بیکەن بە شتێکی وەکەڵێ وکەڵێ قازانجار و بەرهەمدار بۆ مشتەماکەیان بۆیە دەبێ ئەو کەلیمانە لە ناخی خۆمانە هەمیشە بیڵێنەوە پێویستە ئەو شانەی کە ئێمە دەیڵین ئەو شانەی کە دەیخوێنەوە لە ناخی خۆمانە بیڵێنەوە هەتاوەکو خەز نەبێتیایدا و پاشانە بێتە چی ئەبێتە هۆکار و ئەبێتە گۆڕانکاریەکی سلوکی و گۆڕانێک کارێکی ئەخلاقی لە کار و کردەوە گفتارماندا خاڵی سێهم کە زۆر سەرورە کەڵێ مشکلەیە و لە کاتی وەکەڵێ لە کاتی خوێندنەوە ڕوومانتیەکە ئەویش ئەوەیە ئێمە یەک جاری خوێنینەوە چیرۆکەکە خوێنەوە ناچینە پیاە یعنی زۆر جار من بۆ خۆم جارێک کتێبێکم خوێندەوە کتێبەکە کە تەواو بووم تێبینەکانی بیدایەتم نەخندەوە ڕاستەکەی گە طبیعەتی بەشەری ئێمە وایە طبیعەتی مرۆڤ مرۆڤەکانی شەرق وایە کە کاتێک کتێبێکی ئەدەیتێ سەیری یەکەم جار سەیری چیەکە سەیری لاپەڕەکانێکە بزانێت لاپەڕەکانی چی و چیە سەیری لاپەڕەکانەکە بزانە چەند لاپەڕەیە و یەک کە ئەبینێ 300 لاپەڕەیە 400 لاپەڕەیە یەکسەرین هیارەکە ئەڵێ باوکە گیا من ئەم هەموو کەلیمانم چۆ ئەم هەموو لاپەڕم چۆن بێخێردێتەوە دێ خەڵکێکی ترمان هەیە سەیری چێکە سەیری وێنەکانێکە ئەڵێ وەڵی وێنەکانی زۆر زۆر جوان بەڕاستی زۆر زۆر چاکرد سەیری وێنەکانەکە بۆیە بۆیە تۆکە کاتێک کتێ بخێنێت ئەبێ چی بکەی ئەبێ لە پێشەوە لە پێشەکە پێشەکەەکەی بخێنێتەوە چونکە پێشەکی یعنی عقلی چی یعنی عقلی ئەو کتێبە واتە قسە و چیرۆکی چی پێڵێ چیرۆکی سەرکەوتنی نووسینی ئەو کتێبە پێڵێ بۆیە ئێمە بەرنمەکەشمان بەرنامێت چیرۆکی سەرکەوتنە بۆچی چیرۆکی سەرکەوتنمان هەڵبژاردوە لەبەر خاتری ئەوەی ئەم بابەتانە چیرۆکێکیە بێ ئێمە ببێتە هۆی گۆڕانکاری لە سلوک و کردار و ڕفتارمانە و بتوانین بتوانین چی بکەین بتوانین خزمەت بکەین و بتوانین پسپۆڕی بدەینەوە بە دەوروبەرەکانمان بۆیە وەکوتم کتێبەکە کە خوێندمەوە هاتمەوە بۆ پێشەکیکە جارێکە تێبینەکانم خوێندەوە سیرەکەم نووسراوە ئەم کتێبە پێویستە جارێکە خوێنتەوە جارێکی کەشبی خوێنیتەوە واتە ببێ بە دووجار بۆیە ئێمە یەک خاڵکە لە مشکلەیە کێشەیە ڕوومان تێکا لە کاتی خوێندنەوەکانمانە ئەویش ئەوەیە ئەو شتێک کە ئەی خوێنین و دووبارە ناخوێنینەوە جاری یەکەمە چونکە بۆ بۆ قوتابی ئازیزە بەڕێزەکانیش پێویستە کە کاتێ شت ئەخوێندنەوە یاخود سعیەکەن کۆشەکەن بۆ ئینتحانات یا ڕۆژە کۆشەکەن ڕۆژانە پێویستە بەڕاستی سێ جار بخێنرێتەوە ئەو بابەتە ئەو منهجە ئەو پرۆگرامە پێویستە سێ جار بخێنەوە جاری یەکەم طبیعات وەکو هەر شتێک کەکەی خوێنتەوە بە سادەی جاری دووەم پێویستە بێین ئەو شتانەی کە لە بەردەستمان وردە وردە چیان لێ بکەین جاریکە بە تەرکیزەوە باشتر ئەیخوێنە لە خاڵی سێهەما پێویستە شتە مهمەکانی ناو ئەو منهج و بابەتە چی بکەین دیاریکەین بۆ ئەوەی کاتێک کە ئێمە دەستمان کرد بە خوێندنەوە کاتێکە لە ئینتحانە کاتێک لە پرسیاریان لێکردین بەم شێوازە خوێنمانە ئەو کاتە بۆمان دەرەکەوێ لاپەڕەکەی کوێە لاپەر وەکڵە چ دێڕێکە لە چ شوێنەکە دیعنی دێتەوە خەیاڵمان دێتەوە مشکی خۆمان چونکە دەبێ ئێمە کە کاتی ئەی خوێنینەوە گوتم بۆ ئەوەی تەلەبە ئیسفادەی لە بکات یعنی لە ئینشاءڵا لە بەرنامە لە بەرنمەکانە باسی شێوازی سعیکردن و کاتەکانی سعیدکردن مقدر نەبێ ئینشاءڵا باسەکەین بۆیە خاڵێکی تر کە مشکیلەیە دێتە ڕێ ئێمە ئەوش ئەوەیە کە ئەو کتێبی کە ئەی خوێنینەوە یەک جارێ خوێنینەوە ناشینەوە بەسەریە خاڵێکی کە کە ضرورە بیزانین ئەوش ئەوەیە کە کاتی ئەی خوێنینەوە ئێمە تەرکیزمان لێو نەبێ یاخود بڵین تەرکیز و نەکەین یاخود تەرکیزمان لەسەر چی نامێنێ لەسەر کتێبەکە تەرکیزمان لەسەر لاپەڕەکان نامێنێ ڕاستە بەپێی قسەی زانایان ئەڵێن ئەر کەسێک کتێبەکە خوێنەوە هەر شتێکە خوێنەوە هەر لاپەڕێکە تەنها پێنج دقا توانایکی هەیە توانای تەرکیزکردنی هەیە لەسەر لاپەڕەکە یاخود تەرکیزکردنی هەیە لەسەر چی لەسەر ئەو بابەتە بۆیە ئەبینی جاری وا هەیە کە کاتێ دێتە پێشەوە یعنی پێنج لە پێنج دێڕی خوێندۆتۆ لە شەشەم دێڕ و حوتم دێڕ و هەشتم دێڕا دەست پێکە سیرەکە لە شوێنی ککە لەوانەیە بوو بێ ڕێسی وڵات هێشتا و تەلەبێ لەوانەیە لە خەیاڵی خۆیاداناوە ئەوە لە شوێنیکە خانوویکی دروستکە لە شوێنێکە یاریەکە لە شوێنیکە مەلەکە لە شوێنیکە ساقی ساقی ئەک لە شوێنێکی کە یعنی سیرەکە سێلا پەڕی چووە هێشتا هێشتا ئەو پێش لێ ڕخێندێتەوە بۆیە خاڵێکی کە کە مشکیلەیە و دێتە ڕێمان ئەوش ئەوەیە کە چییە کە کاتێک وەکەڵێ تەرکیزمان لە نامێنێت چونکە بۆ وە گوتم تەرکیزەکانی ئێمە جاری یعنی لە پێنج بە پێ قسەی زانیان لە پێنج دقە زیاتر ئێمە ناتوانین تەرکیزمان هەبێ وەکوتم یعنی ئەو زانە هندیە کە پرسیاری لەکەن ئەڵێن تۆ ئێستا ڕاهێنانەکەی لەسەر تەرکیز بۆچی چونکە ئەگەر تەرکیزم لە لای نان خواردنەکە نەبێ ئەو کاتە نانە خۆم و تەنها مەعیدەم ئیسفادەی لێ ناکە مەعیدەم زەرری لێکا چونکە بۆ بەو کاتە ئازاری پێگا من هەر ئەخۆم و ئاگام لە لەزەتی وکەڵێ برسێتەکەم نیە ئاگام لە تێربوونەکەم نیە ئاگام لە لەزەتی خواردنەکەی پاشان ئەڵەیە کە کاتێک ئەخەوم کە سرم خستە سەر سەرید بەهیچ شێوەیە مێشکم لەلای هیچ شتێکی تر نییە جگە لە خەونە بێ چونکە ئەگەر مێشکم لەلای شوێنێکی تر بێ لەلای خەونێکی تر بێ لەلای مەسەلە بۆن منە پرۆژەیەکی تر بێ لەلای ئۆکەڵە کۆمەڵێ خەیاڵاتی تر بێ ئەو کاتە خەونەکەشم لێ چێ بێ لێ بەتاڵە بێ خەونەکەشم لێ ئەبێ بە ئازار خەوی ناخۆشی شەبیرم دیسانەوە لەخەوە بۆیە یان یەکێکتر لە کێشەکان کە ئێمە ئەوکەڵێ دێ بە سەرمانە ئەویش ئەوەیە کە چییە کە سیرەکەین چیونەکەین تەرکیز لە دەستە دەین و تەرکیزیش یعنی تەرکیزیش پێناسەکەی ئەمەیە بریتە لە پاراستنی مێشک لە پەرشوبڵاوی واتە هەندێک جار هەندێک تەمرین هەیە هەندێک ڕاهێنان هەیە ڕاهێنەرە بەڕێزەکان بە بەشداربووانی ناو خولەکانی ئەەکەن مەسەلا بۆن مناڵەن سەیری یەک نقطە بکە و سەیری مەسەر ئەوانە بکە ڕاستەکە ئەوە هەمویان ڕاهێنانن بەڵام باشترین پێناسەی تەرکیز ئەوەیە کە چیە بریتە لە پاراستنی مێشک لە پەرش و بڵاوی و لە شپرزەی ئەمە تقریبان خاڵی پێنجەم بوو خاڵی چوارم بوو خاڵی پێنجەم کە باسی کەین ئەوش ئەوەیە کە چیە هەمیشە دائیمەن تۆ کە دێڕێکت تاواکرد یەکسەر بۆ دێڕی دۆمەکەڕی بۆیە ئەبینی لە زەت لە دێڕ یەکەم نبینی بۆیە ئەبینی نازانی دێڕی یەکەم تەرکیزی لەسەر دێڕی یەکەم نامێنێ ئەبیەکسەر چیە چاوەڕێ چیەکەی دێڕی دەوە بۆ یە جاری وا هەیە ئەوەندە مێشکی لای دێڕی دۆمە دێڕەکە شش دێ چێ بێت لێ وەکەڵێ نامێنێ بەو شازی کە زەرورە یاخود مەڵە دێڕەکەمان لێ لێ تێک دەشێ کە ئەمەش ضرورە بۆ ئەوەی ئێمە باشترین خوێنەر دەچین و خوێنەرێکی خێرامان لێ دەچێت ناکرێت ئێمە مەسەلە بۆن منە دابنیشین کتێبێکمان بەدەست بێ بۆ نمونە شەست لاپەڕێ ئێمە بەش بەس پێنج ڕۆژ تەواوی نەکەین بە حە ڕۆژ تەواوی نەکەین یا مەسەلە بۆن بوونە بۆیە دەکرێت کە خوێنمەوە ئامانجەکەم دیاریکەم دەمەوێت لە ڕۆژێکە چەند لاپەڕە بخێنمەوە چەندم پێ دەکرێ بخێنمەوە چونکە بۆ بەرنامە و پلانەکە خۆت بۆ خۆت دایانی کەسی کە بۆت دانانێ مادەم خۆت بۆ خۆتی دانی کەواتە دیاری بکەیت چەند لاپەڕە ئەخوێنیتەوە و مەحاولەش کەی هەمیشە تەدریجی بڕۆیت نەک ئەمڕۆ دە لاپەڕە بخوێنیتەوە دە ڕۆژی کەیش نەخوێنیتەوە دەکرێ ڕۆژانە یەک لاپەڕە بخوێنیتەوە چونکە بۆ ئەو کەسەی کە کە بێ یعنی بێ ئەندازە دەبێ قەنەعەت دوابێ ئەو وزە و توانایی کە تۆ هەتە ئەو حەز و ئارەزوی کە تۆ هەتەوە بخێنەوە دەبێ دابش کرێ بەسەر چیا بەسەر وزە و توانەکە دابشێ بەسەر ئەو کتێبانە یاخود ئەو مەنەج یاخود بەگوێری بەپی تەمەن ناکرێ هەرچی خوێندنەوەی ئەمڕۆتەیە هەرچی خوێندەی بڵێ ساڵە کتێ لێ ڕۆژاتەوەیکی چونکە بۆ ئەو کاتە کاتەکانت چکە ئیسفادە لێ ناکەین کە بۆ بۆیە ئێمە ئەخوێنینەوە بۆ ئەوی بتوانین ئەوەندەی کە پێویستە خەزی کێ لە مشکمانە و ئەوەی کە خەز نەبێ لە مشکمانە ببێتە هۆی گۆڕانکاری کێ گۆڕانکاری لە سلوکمانە و زیادکردنی معریفەمان و زیادکردنی تواناکانمان و گۆڕانکاری و گوتم زیادکردنی پسپۆڕی و خبرەمان بۆ ئەوەی بتوانین باشترین هاوڵاتی و چاکترین بەرهەم پێشکەشی کۆمەلگا بکەین بیسەرانی خۆشەویست بەم شێوەیە هاتینە کۆتا کۆتایی بەرنمەی ئەمڕۆمان کە دەربارەی خوێنی خێرا بوو و بەشێکی ترێمێنەی شاڵا لە بەرنمەکانی تررا پێکەوە گوێبیست تێبین و پێکەوە تاوتوی دەکەین بەم شێوە هاتیینە کۆتایی بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ